ئەوەی بە خراپە باسی زمانەکانی دی بکات ئێمە پیاوی دانانین پرسیار کەواتە بە قسەی تۆ ئێوە لەم بارەیەوە هیچ مشت و مڕون تێک نەگەیشتنێکتان نەبوو ئەبو تالیب. مشتومڕ بووە، بەڵام هیچ کەس بە دڵ پەلاماری زمانەکانمان یان ناوەکانمانی نەداوە. هەر کەسە چ زمانێکی پێ خۆشە بەو زمانە با بنووسێ و بخوێنێتەوە و گۆرانی بڵێ و بدوێ. دەتوانی پیلەکە لەسەر ئەوە بکەی کە ئەم شتە یان ئەو شتە چاکە یان خراپە، ڕاستە یان چەوتە، جوانە یان ناشرینە بەڵام چۆن زمانێک یان سەراپای نەتەوەیەک یان گەلێک چەوت یان خراپ یان دزێو دەبێ؟ ئەگەر ئەم باسە، پیلەکەیشی لەسەر کرابێ، نە کەس بردوویەتیەوە نە کەس دۆڕاندووی. پرسیار، ئەمە وا ئاخۆ باشتر نەبوو ئەگەر داغستان یەک نەتەوە و یەک زمانی تێدابوایە؟ ئەبوتالب، زۆر کەس دەڵێ ئاخ ئەگەر زمانمان یەک دەبوو. لە کاتی پەلامارێکی جۆرجیا ڕاژبەندینە شەل بە عیراقی پاشای گوت، بۆیە ئەم هەموو گرفتەمان بەسەرا هات چونکە زمانی یەکترمان نەدەزانی. حاجی موراد لە خایداک تەبە سارانەوە بۆ ئیمامی نووسی، ئێمە تێک نەگەیشتین. بێگومان ئەگەر خەڵک لە یەکەم وشە لە یەک گەیشتبان باشتر بوو. زۆر شت ئاسانتر دەبوو. بە ئەرکێکی کەمتر دەستکەوتێکی پترمان دەبوو. بەڵام بەلای منەوە خراپ نییە ئەگەر ماڵێک منداڵیان زۆر بێ. ئەو ماڵە دەبێ بایەخ بە هەموو منداڵەکان بدەن. کەم دایک و باوک هەیە پاشان پەشیمان بووبنەوە کە منداڵیان زۆر بووە. هەندێک دەڵێن لە دەربەند دەربچی کێ پێویستی بە. زمانەکەمانە کەس تێمان ناگات. هەندێکێتت دەڵێن لە گەرووی ئاراکین ئاوا بە زمانەکەمان بە کەڵکی چی دێ. هەندێکی تر گلەیی دەکەن گۆرانییەکانمان ناکەن ناگەنە دەریاش. بەڵام زۆر خێرا زمانی زگ ماکیان پشتگوێ دەخەن. پرسیار، لەبارەی پشتگیرییەوە دەڵێی چی؟ ئەبو تالیب، پشتگیری لەنێو نەیار و بێگانان پێویستە. برا پێویستیان پێ نییە. پرسیار، باشە بەڵام هەر یەکە برا بۆ ئەوەی لەگەڵ برای بدوێ پێویستی بەیەک زمانە؟ ئەبو تالیب، ئێمە ئەو زمانەمان هەیە. پرسیار، کامە؟ ئەبو تالیب، ئەوەی ئێستا بەکاری دێنین، ڕووسی، ئاڤار و دارجین و لیزجیان و کۆمیک و لەک و تات هەموو تێی دەگەن. لەم کاتەیا پەنجە بۆ وێنەی، لێرمەنتۆڤ و پووشکین و لینین درێژ دەکات. بەخێرا ئەمانە ئێمە زۆر باش لەیەک دەگەین. پرسیار. بەرهەمێکی دوو بەرگی ڕەسووڵ هەمزەتۆفم خوێندەوە. لە بەرگی یەکەم لە شیعری زمانی زگ ماکمدا بە زمانی ئاڤاری هەڵدەڵێ. بەڵام لە بەرگی دووەم لە شیعرێکی بە هەمان ناونیشانەوە بە زمانی ڕووسی هەڵدەڵێ. ئایا دەتوانی لە یەک کاتدا سواری دوو ئەسپ ببی؟ باشە بڕوا بە کام هەمزەتەوە بکەین ئەوەی بەرگی یەکەم یان ئەوەی بەرگی دووەم ئەبو تالیب با ڕسووڵ خۆی وەڵامی ئەم پرسیارەتان بداتەوە ڕسووڵ منیش دەڵێم پێت ناکرێ لە یەک کاتا سواری دوو ئەسب ببی بەڵام دەتوانی دوو ئەسب لە گالیسکەیەک بخەیت و بە هەردووکیان گالیسکەکە ڕابکێشن دوو ئەسب واتە دوو زمان داغستان بەرە و پێشەوە دەبن یەکیان زمانی ڕوسیە ئەوەی تر زمانی خۆمانە بۆ ئاڤارەکان ئاڤاری و بۆ لەکەکان لەکی، من زمانی زک ماکی خۆم خۆش دەوێ. هەروەها زمانی زک ماکی دووەمیشم خۆش دەوێ کە بەسەر ئەم شاخانە و بە تولە ڕێگاکاندا بردوومێتیە دەشتی هەرا و بردوومێتە دونیای گەورە و فراوان و دەوڵەمەند. ئەوەی زگ ماک بێ دەڵێم زگ ماکە و چیترم لە دەست نایە. پرسیار. دەمەوێت شتێکی دی لەم بارەیەوە لە ڕسوڵ هەمزە تۆف بپرسم لە شعرەکەی دانوسیوێ ئەگەر لە ناوچەوانی زمانی ئاواری نووسرا بێ کە بەیانی بمرێ حەز دەکەم من ئەمڕۆ دڵم بوەستێ و یەکسەر بمرم بەڵام ئێوە گۆتەیەکتان هەیە دەڵێ کە گەورە بێ دەبێ گچکە جێی بۆ چۆڵ بکە ئێستا زمانی ڕوسیا تووە ئەدی نابێ زمانە ناوچەییەکان ڕێی بۆ چۆڵ بکەن؟ ئەدی ئەوە ڕەوشتی خۆتان نییە بە گوێرەی گۆتەی خۆتان ناتوانی لە یەک کاتا دوو تەپڵە لە سەر بنێی یان بۆچی دوو جگەرە بە دەمتەوە دەگریت ڕەسووڵ؟ زمانی جگەرە و تەپڵە نییە. زمانێک دوژمنی زمانێکی تریش نییە. گۆرانی گۆرانی لەناو نابات. کە پوشکین هاتوەتە داغستان پێویست ناکا مەحمود شوێنی خۆی بەجێ بێڵێ. لیرمەنتۆڤ هیچ هەقی نیە جێگەی باتیرای داگیر بکات. ئەگەر برادەرێکی باش دەستت بگوشێ دەستی تۆ لەناو دەستی ئەوا ون نابێ. بگرە گەرمتر و بەتینتر دەبێ. زمان جگەرە نیە. چراوگی ژیانە. من دوو چراوگم هەیە یەکێ لەسەر لێوی پەنجەرەی زنجی باوکمە و رێگام بۆ روناک دەکاتەوە، دایکم بۆی داگیرساندووم تا رێگام لەبەر بزر نەبێ، ئەگەر ئەم چراوگە بکوژێتەوە ژیانیشم لەگەڵی دەکوژێتەوە. ئەگەر بە لەشیش نەمرم ژیانم دەبێتە یەک پارچە تاریکی. چراوگی دووەمم نیشتیمانی گەورەم، وڵاتی مەزنی رووسیا بۆی داگیرساندووم بۆ ئەوەی لە دونیای فراوان و بەرهەڵدا رێم لەبەر بزر نەبێ، ئەوە نەبێ ژیانم تاریک و پووچە. ئەبو تالیب، چۆن ئاسانترە بەرد هەڵبگری، یەک دەست و شانت بەکار بێنی یان هەردوو دەست و تێکڕای لەش؟ پرسیار هەرچۆنێ بێ چیاییەکان ئەو زنجانە هەر بەجێ دێڵن کە دایشیان چراوی گیان تێدا داگیرساندووە و شۆر دەبنەوە پێدەشتوانە ئەبوو تاالب. بەڵام کە دەچن زمان و ناویان لەگەڵ خۆیان دەبن تەپڵەشیان دەبن چراوجی لێوی پەنجەرەکانیان لەوێش هەمان شتە پرسیار. بەڵام لەو شوێنە تازەیە زۆر جار کوڕ لە نەتەوەکانی دی ژن دێنن. ئاخۆ ئەو حەلە چ زمانێک بەکار دێنن؟ پاشان منداڵەکانیان بە چ زمانێک دەدوێن؟ ئەبو تالیب. چیرۆکێکی کۆنمان هەیە. کوڕێک حەزی لە کچێکی نەتەوەیەکی دی کرد و ویستی بیهێنێ، بەڵام کچەکە گوتی، مێردت پێ دەکەم، بەڵام دەبێ سەد شتم بۆ بکەی. گەنجەکە کەوتە بە جێهێنانی مەرجەکانی کچەکە. یەکەم جار کچە داوای لێکرد بە شاخێکی ڕووت و ڕەگدا هەڵبگەڕێ کە هیچ پێگیری پێوە نەبوو، پاشان داوای لێکرد لەوێوە خۆی فڕێبداتە خوارەوە. کوڕە بازی دا و لاقی سەقەت بوو. کچە داوای لێکرد بە پێشەلین بڕوات. کوڕە بێ شەلین ڕۆیشت. هەموو جۆرە داوایەکی لێکرد لە ڕووبارێک بدات و خورجینەی تەڕ نەبێ، لە بایەغاری ئەسپ ڕابگرێ و چۆکی پێدا بدا، کچە سێوێکی لەسەر سنگی خۆی دانا و داوای لە کوڕەکە نیشانەی لێ هەڵبگرێ و ئەو سێوە بپێچێ، کوڕەکە نەوەد و نۆ مەرجی بەجێ هێنا. مایەوە یەک مەرج، ئینجا کچەکە گوتی، ئێستا دایکت و باوکت و زمانەکەت لەبیر بکە. گەنجەکە کە ئەمەی بیست، خۆی هەڵدایە سەر ئەسپەکەی و قامچی لێدا و ڕۆیشت، هەتا هەتایە نەگەڕایەوە. پرسیار. ئەمە چیرۆکیکی زۆر خۆشە بەڵام لە ژیانی ڕاستەقینەدا چۆن دێتە دی؟ ئەبو تالیب لە ژیانی ڕاستەقینەدا کە کوڕکچێک خێزان پێکەوە دەنێن زۆر ئەرک و ئەستۆ دەگرن بەڵام هیچێکیان خورتی لەوەی دیناکە کە زمانی خۆی لەبیر بکە بە پێچەوانەوە هەر کەسە هەوڵ دەدا زمانی هاوسەرەکەی فێر ببێ لە ژیانی ڕاستەقینەیە بەداخ و ڕەخنەوە تەماشای و منداڵانە دەکەین کە زمانی دایک و باوکیان نازانن منداڵەکان خۆیشیان گازەندە لە دایک و باوکیان دەکەن چونکە زمانی خۆیان فێر نەکردبوون بەخوا بەسە زمانە لە ژیانی ڕاستەقینە ئەوەتا دەبینن ئێمە لە دیار ئێوە دانیشتووین ئەوەتا شیعرەکانمان چیرۆکەکانمان ڕۆمانەکانمان کتێبەکانمان ئەوەتان ڕۆژنامە و گۆڤارەکانمان بە زۆر زمان بڵاو دەکرێنەوە ساڵ بە ساڵ تا دێ زۆر دەبن ئەم وڵاتە گەورەیە زمانەکانی ئێمەی ڕەت نەکردووەتەوە. مافی ڕەوای خۆی داونەتێ چەسپاندوونی، ئەوانیش وەک ئەستێرە دەدرەوشێنەوە، ئەستێرە ئەستێرە دەئاخێوێ، ئێمە خەڵک دەبینین و خەڵکیش ئێمە دەبینێ، ئەگەر وا وا نەبا ئێوە قەت باسی ئێمەتان نەدەبیست و کەیفتان بە ئێمە نەدەهات و ئەمڕۆ لێرە پێکەوە نەدەبووین، ئەوەیە ژیانی ڕاستەقینە. پرسیار و وەڵام، پرسیار و وەڵام، ئەگەر دەرفەت هەبوایە کۆنگرەکە هەتا هەتایە دەوامی دەکرد، قسە لەبارەی هەموو زمانێکی دونیا و هی هەموو ڕۆژگارێک دەکرا و بنیشی نەدەهات. ئەبو تالیب ئەمەی بەلاوە شتێکی نوێ بوو، کە هەستی کرد زۆری درێژە پێدا، گوتی، ئەم کۆنگرە ڕۆژنامەگەرییە وەکو یاری و گۆرانی ئێمە وایە، کە هەندێک پرسیار دەکەن و هەندێکی تر وەڵام دەدەنەوە. پرسیار تیرێکە کوێرانە دەهاوێژرێ، وەڵام تیرێکە نیشانە دەپێکێ. پرسیار، وەڵام. نیشانەی پرسیار نیشانەی سەرسامی ڕابردوو پرسیارە ئێستا وەڵام داغستانی کۆن وەکو پیرێژنێک وابوو کە لەسەر بەردێک دابنیشێ ئەمە نیشانەی پرسیار بوو داغستانی ئەمڕۆ نیشانەی سەرسامییە شیرێکی لە کالەندەر هاتووە و قیت کراوەتەوە کە شۆڕش گەیشتە داغستان ئەوانەی لێی دەترسان گوتیان هەموو نەتەوە و زمان و ناو و گەلەکان بەم زوانە لە ناو دەچن. مەسەدوو دەبێ بە ماروسیا و مووسا دەبێ بە ڤاسیا. گوتیان پیاو ماوەی نابێ بیر لەوە بکاتەوە داخۆ سەر بە کام نەتەوەیە و خەڵکی کام شوێنە، هەموو لە ژێر یەک بەڕە دەخەون. جا ئەوەی لە هەموویان بەهێزتر بێ بەڕەکە لەسەر ئەوانی کە ڕادەکێشێ و هەرە بێهێزەکەیان لەبەر سەرما دەمێنێتەوە. بەڵام داغستان گوێی نادانێ. حەیدەر بەمەتۆڤ کە ئەندامی حکوومەتی نەتەوایەتیی چیاییان بوو کە بە ترومبێل دەیانبردە دەرەوە لەسەر لێوی ترومبێلەکە دەیگوت، قسەی منیان نەچووە دڵ، پاشان دەبینن چ دەبێ. دەبینن پاشان چ بوو؟ هەمووی لە کتێب دەنووسرێ و بە گۆرانی دەگوترێ. ئەوەی گوێی هەیە با بیبیستێ ئەوەی چاوی هەیە با بیخوێنێتەوە چیاییەک کە لە بەڕێی هاوبەش دەترسا پشتی کردە داغستان و چووە تورکیا دوای پ ساڵ هاتەوە ناو شاخەکانمان بۆی بزانێ دنیا چۆنە داوام لێکرد پیاسەیەک بە ناو مەحەچقەڵادا بکات کە پێشتر ناوی پۆرت پێترۆڤسکی بوو. ئەم شارە پێشان ناوی قڕاڵیشی ڕووسی لێ بوو ئێستا ناوی مەحەجی شۆڕشگێڕی داغستانی بوو. ئەو شەقامانەم پیشاندا کە بە ناوی باتیرای و ئلۆبی و کاپێف کراون. بە ناوی ڕۆڵ دڵسۆزەکانی داغستان کراون لە گۆڕەپانی ماریندا ماوەیەکی زۆر لە پەیکەری سلێمان ستادسکی ڕامە لە شەقامی لێنین پەیکەری هەمزەی ساداسای باوکمی بینی دیار بوو پێشەوەی بارکان ناسیاری لەگەڵ باوکم هەبوو لە ئەکادیمیای زانستی چووە لای زاناکان لە ئامۆژگەی تۆژینەوەی زمان و ئەدەب و مێژوو لەگەڵ خەڵکەکە بووە چووە مۆزەخانەی هوەر و مێژووی داغستان چووە زانکۆ کە کوڕ و کچیش شاخان لە پازدە کۆلیجی جۆر بە جۆرا دەخوێنن. بۆ ئێوارەی چووینە شانۆی میری ئاڤاری و لەوێ ئەنخیل مارینی حاجی زالۆڤمان دی کە ئاڤارێک لەبارەی کچە ئاڤارێکەوە نووسیویە کە فاتیمە خزرۆیڤای هونەرمەندی میلی یەکێتی سۆڤێت گۆرانییەکی کۆنی لەسەر شانۆ چڕی. میوانەکەم چاوی پڕ ئاو بوو. لە گۆڕەپانی گەورەیا ماوەیەکی زۆر لە دیار پەیکەری لینین ڕاوەستا ئینجا گوتی ئەرێ ئەوە خەونە دەیبینم کە چوویتەوە تورکیا ئەم خەونە بۆ ئاوارەکان بژێڕەوە گوتی باوەڕ ناکەم منیش ئەگەر بە چاوی سەری خۆم نەمدیبا بڕوام نەدەکرد جارێکیان ئەبوتاالب گوتی یەکەم جار قامیشێکم بڕیەوە، شمشاڵێکم دروست کرد و فووم لێ کرد، گوند گوێی لە دەنگی شمشاڵەکەم بوو، ئینجا چڵێکم بڕیەوە، شمشاڵێکی گەورەترم دروست کرد و ئاوازێکی ترم لێدا. لە شاخە دوورەکان گوێیان لێ بوو. پاشان. درەختێکم بڕیەوە و زوڕنایەکم دروست کرد، سەرە پای داغستان گوێی لە فێقەی زوڕناکەم بوو، ئینجا دەستم دایە قەڵەمێکی بچووک و شیعرێکم لەسەر کاغەز نووسی لە سنووری داغستان پەڕیەوە. ئەی دابەشکەری زمانان، جارێکی تریش سوپاست دەکەم. سوپاست دەکەم کە شاخەکانمان، گوندەکانمان، دڵەکانمانت لەبیر نەکرد. سوپاس بۆ ئێوەش هەمووتان کە بە زمانی زکماکی خۆتان گۆرانی دەبێژن و بیر دەکەنەوە. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەش کرا.